بەسەر بەحر دەکاتە والی بەسەر بەحڕینەوە کاتێ کەسێک بە ناوی جاڕوت دێت بۆ لای ئیمامی عمر دەڵێ قودامی کوڕی مەبعونم بینیوە کە سەرخۆش بووە وا دەبینم کە حەد و سزایەکی لە گردنایە ئیمامی عمر پێ فەرمێ کێ لەگەڵدا شاهیدە ئەویش فەرمی ئەبو هوڕێرە کاتێک ئەبو هوڕێرەیان هێنا پێیان وت تۆ شایەتی دەدەی کە بینی و تەعارەقی خواردوێتەوە ئەبی هوڕێرە فەرمووی من تەنها شایەتی بۆ دەم کە بینی و مەسەر خۆش بووە ئەوە بوو مامی عمر شایەتەکەی قبول نەکرد و بە شایەتی حسابی نەکرد دواتر خێزانی قودامی کوڕی مەبعون شایەتیدا کاتێک هێنایەن ئیمامی عومەڕ فەرمووی بێگومان حەدی خوار لەسەر جێبەجێەکەم ئەی قودامە قودامەی کوڕی مەبعون وتی ئەگەر عراقیشم خواردبێتەوە وەک ئەوەی ئەوان دەڵێن بۆچی جەڵدم لێ ئەدەی ئیمان عمر فەرمی بۆچی جەڵ لێ نەدەم ئەویش فەرمووی ئەگەر ئێستا خۆپارێز بن و ئیمانێکی تەواویان هەبێ کردەوەی چاک ئەنجام بدەن ئیمامی عمر پێی فەرموو لێکدانەوەکەت تەویلەکەت هەڵە بوو ئەگەر تەخوای خواد هەبێ ئەوە دوور دەکەویتەوە لەوەی کە خوا حەرامی کردو لەسەر پاشان عمەری کوڕی خەتاب ئیمامی عمر ڕووی کردە خەڵگەکە و فەرمووی چی دەڵێن دەربارەی جەڵدی قودامەی کوڕی مەزعون وتیان، وا نابینن کە جەڵدی لێ بدەی، چونکە کەسێکی نەخۆشە. مامی عومەر بێدەنگ بوو، کە ڕۆژ بوو یەوانێ سوور بوو لەسەر جەڵدکردنی قودامە. جارێکی تر بە خەڵگەکەی وت چی دەڵێن دەربارەی جەڵدی قودامە؟ وتیان کەسێکی زۆر لاوازە، وا نابینین کە جەڵدی لێ بدرێ و بەرگەی بگرێ نامی مەڕ فەرمووی لە ژێر جەڵدا بڕواتەوە بۆ لای خوا پێم خۆشترە لەوەی کە جەڵکردنیم لە گردن هەبێ بۆیە فەرمانی کرد قودامی کوڕی مەڵعونیان هێنا جەڵدیان کرد وە زۆریش تووڕە بوو لی هەتا ماوەیەکی زۆریش قسەی لەگەڵا نەکرد جا ئایەتەکە ئاەتەکەی نەکردە بەڵگە بۆ حەڵال بۆ بە حەڵال زانینی مەشروب خواردنەوە بەڵکو کردیە بیان و بۆ ئەوەی کە جەڵدی لێ نەدرێ چونکە وا تێگەیشت بوو ئەوەی ئەهلی ئیمان و کردەوەی چاک بێ هیچی لەسەر نی ئەگەر شتێکی حەرامیشی خوارد بێ ئەگەر تەقوای خوا بکاو تەو بۆ ئیمان و کردەوەی چاک ئەنجام بدە ئیمام ئەبوو بەکری جەساس لە تەفسیرەکەیدا حکام القورآن بەرگی چوار لاپەڕە 1920 1920 ڕیوایەتەکە لە زهوریەوە بەو شێوەیە دەکات کە باسی خەڵکانێکی تێدایە کە لە شام پەیدا بوون مەشوب خواردنەوەیان حەڵال کردووە ئیمامی عمەریش و ئیمامی علی فەرمانیان کردووە کە داوای تەوبیان لێ بکرێ ئەگەر نەگەڕانەوە ئەوە پێویستە بکوژرێن بە کافری ئەو حکومەی کە دایان بەسەر ئەواندا کە لە شام بوون ئەوانەی کە لە شام بوون نەدرا بەسەر قودامەی کوڕی مەڵعوندا جساز ئەفەرمێت، چونکە فلم یشربها مستحلا لشربها لە ڕەگ و ڕیشەوە شوبهەی هەڵەوەشێنێتەوە، دەڵێن مەشروب خواردنەوەکەی قودامە بە بە حەڵاڵ زانین نەبوو، بەڵکو ئایەتەکەی بە شێوەیەک تەئویل کرد مادام هەڵگری ئیمان و کردەوەی چاکە هیچی لەسەر نییە نابێت جەڵدی لێبدرێت، لەبەر ئەوەش کە ئەهلی بەدر بوو پێغەمبەری خواش علی سازم فەرموویەتی ئومێدم وایە کە خوای گەورە سەیری ئەهلی بەدر بکاو دەربارەیان بفەرمێ ئەعمل و ماشیئتم فقط غەفەرت و لەکم چی دەکەن بیکەن بێگومان من لێتان خۆشم کەواتە بە فەزلی خوا بۆمان ڕۆشن بوویەوانێکە ئەگەر بەسەرهاتەکەی قودامەی کوڕی مەبعون صحیحیش بێ ئەوەی تێدا نیە کە ئەم هاوەڵە بەڕێزە، قودامەی کوڕی مەضعون، مەش و خواردنەوەی بە حەڵاڵ زانیبێ، بەڵکو تەئویلی ئایەتەکەی لە حاڵی خۆیدا کرد. لەوەدا کە حاڵی وایە کە ئەهلی بەدرە، حاڵی وایە کە ئەهلی ئیمان و ئەهلی تەقوایە، نابێ جەڵدی لێ بدرێ و هیچی لەسەر نیە ئەوەی کە کردوێتی. کەواتە مەجگە لە شوبهەیەکی لاواز وەک لاوازی فکر و بۆچوونی جەڕجیسیە موڕجیەکان هیچ شتێکی تر نیە.